بسم اللە الرحمن الرحیم الحمد للە رب العالمین والصلاة والسلام علی سید المرسلین وعلی من اتبعه الى یوم الدین السلام علیکم ورحمة الله وبرکاته لە ئەڵلقەی ڕابردووتمان دەست دەکەین بە زنجێ باسێک لەسەر چۆن خەڵکی بانکەین بۆ دینی خی گەورە چۆن بانکی خەڵک بکەین چۆن داوا بکەین و باسمان کرد لە ئەڵلقەی ڕابردوو کە واجبە داواکردن لەسەر هەموو مسلمانێک لەسەر هەموو مسلمانێک واجبە داوا بک بۆ دینی خی گەورە بانگخواز بێت خەڵکی بانکا بۆ دینی خوای پەروەردگار و باسما کرد ئەو حەدیثی ابن ماجە ئەو حەدیثی امام احمد و بەیهەقی دەیگێرنەوە حەدیثەکەی عائشە کە دەڵێت پێغەمبەر علیه الصلاة والسلام کە هاتە ماڵەوە سێرم کرد لە شێوەیە لە ڕەنگیا ئەستم کە شتێک ڕوویداوە وحفظه قد حفظه النفس هەناسە بڕچەی بۆ پێغەمبەر علیه الصلاة والسلام دەفەرموێت کەسێرم کرد دەستنوێژی کرد و باشان ڕۆشتە مزگەوت ویستی بڕات بۆ مزگەوت ئەو جاسەلامی لەکردم دەڵێ فەتەلا سەخت و حجرەتی خۆم دا بە دیوارکەوە تا گوێ لە پێغمبەر بگرم علی سات فسان بزام چی بووە دەڵێ کە خەڵکەکەی کۆکردەوە هاواری کرد ئەی و هەنەس ئەی خەڵچینە خوای گەورە پێتان دەفەرمێ خوای گەورە خۆی پێتان دەفەرمێ مڕ و بیل معروفی وەنهو عن المنکر وەنهو عن المنکر خەڵکی بانکەن بۆ معروف خەڵکی بانکەن بۆ دینی خوا بۆ چاکە خەڵکیش لە خراپە دوورخەنەوە پێش ئەوەی واتان لێبێ خی گەورە فەرمی پێش ئەوەی واتان لێبێ دوعام بکەن وەڵامتان نەدەمەوە داوای شتن لێ بکەن نەتان دەمێ داوای سەرکەوتن لێ بکەم سەران نەخەم سزاتان دەدەم سزا دەدرێن سزات دەدرێن کەواتە داواکردن بۆ دینی خی گەورە واجبە هەر کەسێک داوا نەکات خی گەورە عقوبەی دەدات هەرو حەدیثەنە ئێمە ئەحادیثمان زۆر لەسەر عقوبەی ئەو کەسانی کە ئەمر بە معروف ناکەن و نەهی بە منکەر ناکەن لەسەر عقوبەی ئەو کەسانە ئەحادیثمان زۆرە کە خوای گەورە سزایان دا کە بانگ نا خەڵکی بانگ ناکەن بۆ دینی خوا خەڵکی لە خراپە دوور ناخەنەوە کەواتە واجبە فەڕضە واجب العربی ئێمە لە عربی کەلیمات لغەتەن مانایکی هەیە ئیسلاحن و بەکارێنان لەو خەڵکە مانایکی تری هەیە واجب لە لغەیە لە زمانەوانی یعنی الساقط والثابت یعنی ئەو شتێک کە کەوتۆتە خوارەوە و جێگیر بووە ئەوە واجبە واجب یعنی ئەو شتێک کەوتۆتە خوارەوە و جێگیر بووە بەس لە یانی لە بەکارهێنانا چۆن ئەو وشەیە بەکاردێنرێ واجب واتە کردنی هەر کارێک بە کر ئەو کارەی کە خوای پەروەردگار فەرمانی پێداوە کە بکرێت ئەوە پێناسەکەیەتی واجب ئەو ک فەڕض یان واجب ئەو کارەیە کە خوای گەورە فەرمانی کردوە بە کردنی ئەگەر نەتکرد سزات هەیە ئەگەر کردت پاداشتت هەیە ئەجرت هەیە دەعوە کردن بۆ دینی خوای پەروەردگار واجبە وتمان عقوبە و سزا هەیە بۆ هەر کەسێک دەعوە نەکات فەرمان بە چاکە نەکا و خەڵکی دوور نەخاتەوە لە خراپە سزا هەیە پاداشتیش هەیە بۆ هەر کەسێک ئەو فەرمانی خوای پەروەردگار جێ بەجێ بکات حەدیثێکی ترمان کەوتمان ئیبن ماجە گێڕاوێتی و ئەلبانی بە حەسەنی دەزانێ پێغەمبەر فەرمی علیه الصلاة والسلام من الناس مفاتيح للخير مغاليق للشر ئیوامان هەیە کلیلی کردنەوەی دەرگاکانی خیرن دەرگاکانی شەڕدا دەخەن خەڵکی بانگ دەکەن بۆ خەیر کاری خەیر دەکەن و لە شەڕ دوور دەکەونەوە و پێچەوانەشمانێ هەیە مەفاتی حل شەڕی مەغالی قەلیل خەیر هەشمانە دەرگا داخەری خەیرن ئێمە بە هەوڵ دەین وتمان فەرمان بەربین کار بکەین لەو کاریادا بمەزرین کە بانگ خواز بین بۆ دینی خی پەروەردگار پاداشتمان هەیە پێغەمەر فەرمی علی سات وسم بەڕێزان سرکەن لەگەڵ ئەوەش کە واجبە فەرضا تۆواجبە لەسەرشان کە دەبێت داوا بکەی ئەو جاش پاداشتی هەیە ناوی ناوی ئەهلی مەدینە ئەو خەڵکانی کە لە ناو مەدینە دەژین خوای پەروەردگار لە ئاسمانە و بە ئەنسار ناویان دێن یعنی سەرخەرانی دینی خوا با ئێمەش لە سەرخەرانی دینی خوای پەروەردگار بین خوای پەروەردگار کە باسی ئەنسار دەکات دەفەرمێ والسابقون الأولون من المهاجرین والأنصار خوای پەروەردگار ئەهلی مەدینە بە سەرخەری دینی خۆی دەزانێ و ئەو ناوەشی لێناون سەر و پلە بەرزەیەکە خوای گەورە پێی داون با ئێمەش لە ئەنساری دینی خوا بین بشزانن دینی خوا هەر سەردەکەوێت بۆ خۆی سەردەکەوێ بەڵام با ئێمە کاری تیا بکەین بۆی ئێمە لەو کەسانە بین کە ئەو پاداشتە بەدەست دێنین لە حەدیثێک کە ئیمامی مسلم و بخاری جێراویانتەوە پێغەمبەر فەرمی علیه الصلاة والسلام إن الله زوالي الأرض فرأيت مشارقها ومغاربها پێغەمبەر فەرمی علیه الصلاة والسلام خوای گەورە هەموو زەوی بۆ کۆ کردمەوە هەموو زەوی بۆ کۆ کردمەوەی لە هات زەویم دەبینی مەشریق و مەغریبی زەویم دەبینی ڕۆژهەڵات و ڕۆژئاوای زەویم دەبینی کە بینیم، ان ملک امتی ان امتی سیبلغ ملکها ما زوی لی منها، دەفەرمێ موڵکی ئوممەتەکەم، موڵکی ئوممەتەکەم دەگاتە هەموو سەر ئەڕض، موڵکی ئوممەتەکەم دەگاتە سەر هەموو سەر ئەڕض، بزانن ئیسلام دەگاتە سەر هەموو سەر ئەڕض و دەبێتە موڵکی ئیسلام، ئەوە مژدەی پێغەمبەر دەیدا علیە سڵاتی وسلام، ئەو سەرکەوتنەش کە خوای پەروەردگار بۆ خۆی باسی دەکات سەرکەوتن لە ئاسمانەوە دێت چۆن ڕزق لە ئاسمانەوە دێت، خوای پەروەردگار ئەفەرموێت باسی نەسر دەکا وەمە نەسر و ئیلا من عند اللە ئێمە سیری بێهێزی مسلمانان ناکەین ئێمە سیری نەسر دەکەین سەرکەوتن دەکەین کە لە چۆوە دێ لە ئاسمانەوە دێ خوای گەورە خۆی سەرکەوتن دەنێرێ بەکەواتە بە ئێمەش هەوڵدەین لەو لەو سەرخستنی دینی خوایە بەشدار بین کارا بین فەرمانبەر بین کاری تیا بکەین لەو کارێ لەو سەرخستنەیە برزان هەر کارێک کە دەیکەین بۆ خۆمانە بۆ ئیمانی خۆمانە و قیامەت و دنیای خۆمانە وتی بحیرەی طبریە کەوتۆتە بینی ئوردون و فلسطین باسی بەهر میتیشی کرد ئەو دوو دەریا و دەریاچەیە هەردووکی لە یەک چاوگەوە ئاویان بۆ دێ یەک چاوگە ئاویان بۆ دێنێ ئەو ئاوەشی کە بۆیان دێت سازگارە بەڵام بۆ بەحر مەیت مالح و خوێدارە و ژیان تیانە پێڵن بەحر مەیت لەبەرەوەی بچکوتری ماسی و گەورتنی حوتی تیاناژی هیچی تیاناژی مەیتە ئەوە چونکە مالی حەق خوێدارە ئەویتریان تەبەریە سازگارە ئاوێک کە بەقل کەڵکی خواردنەوە دێلی پرسین بۆ کەس نەیزانی خۆی زۆر جوان تحلیلی کرد زۆر جوانێکی دا وتی لەبەرەوەی ئەو ئاوەی کە بۆ بحیرەی تەبارێ دێ جوڵێک لە ناو بحیرەکە دەکا و دەردەچێ جوڵی هەیە بەس بەحر المەید ماون ڕاکید ماون دائم وەستاوە ناجوڵێ جوڵی نییە هەر لە ئەملاح و خوێی زەوی ڕادەکێشێ و سوێر دەبێ زۆر جوان تەشبیهی کرد بە مسلمان مسلمانێک کە داعیە و کار دەکا و ئیش بۆ دینی خوا دەکا تەبەڕیەیە ئاوێکی سازگارە ئەو مسلمانێک کە هەر لە هەمان سەرچاوە وەردەگرێت لە قورآن و سنە وەردەگرێت چکە کاری پێ ناکات داوە ناکات ئیشی پێ ناکات ئەوە ئیمان تایە دەمرێت ئیمان دەمرێت تایە بە بە هەوڵدەین بجوڵین بە هەوڵدەین کار بکەین تا ئیمان تیامانە زیندوو بێت بەڵام بزانن علم وەرگتن لە پێناوی خی پەرۆگارە واجبە علم وەرگتن زانست فێربوون لە دینی خی گەورە فەرضا خی گەورە بە نستی ئایا دەفەرمێ فەس ئەل و ئەهلە ذکری ان کنتم لا تعلمون دەبێت بزانی ئەگەر شتت نەزانی فێر بە پرسیار لەوانم کە کە دەزانن دەبێت فێربی دەبێ علم وەرگری فعلم انه لا اله الا الله دەبێ فێربی دەبێ علم وەرگریت واجبە لەگەڵ ئەوەی ئێمە واجبە لەسەر شانمان علم وەرگین زانست وەرگین واجبە بشیگەیەنین ئەو کەسانەی لەبەر خوا نەک مەبەستی تر ئەو کەسانەی لەبەر خوا دین وەردەگرن زانستی دین وەردەگرن و دەیگەیەنن بانگخوازن ئەوانە ڕوتبە و پلەیەک وەردەگرن دەبنە صدیقین ئەو چوار کۆمەڵەی کە خوای گەورە بە خاص ناویان دێنێ دەفەرموێ من الانبیاء والصدیقین والشهداء والصالحین خوای گەورە کە باسی چوار صنف دەکات لە زۆر شوێنا چوار کۆمەڵ باس دەکات چوار کۆمەڵ کە پلەی خاصیان هەیە ئەو چوار کۆمەڵە لە پێش هەمویانە و پێغەمبەرانن علی مەساتی وەسام یەکسەر ڕاستەوخۆ لە دوای پێغەمبەران صدیقینن دەزانن صدیقین کێن ئەو کەسانی زانستی دینی خوا وەردەگرن و دەیدەنەوە دەیبەخشن ئێمە دەتوانین لەو کەسانە بین کە صدیقینن دەتوانین لەو پلێ بین دەتوانین ڕوتبەی صدیقین وەرگین دەتوانین ڕوتبەی صدیقین وەرگین کەواتە هەوڵ دەدەین ئێمەش لەو کەسانە بین کە کار لە دینی خوای دەکەن کە بانگخوازن چکە واجبە ئیلا ئیلا دەبێت بانگخواز بین ئیلا دەبێت خەڵک فێری چاکەکەین لە خراپە دووریان خینەوە بەڵام بزانن وەک هەموو ئەو کارانەی کە دەکرێت هەر کارێکت بۆ خی گەورە کرد یەک لەو دوژمنانەی کە هەمیشە لەگەڵ تەوازل لێ نالێنێت شەیتانە شەیتان وەسوەسەت بۆ دروستەکە وەکو باسمان کردمان پێغمبەر دەفەرمێت علی سڵات وسلام إن الشيطان لما ولی الملائکة لما دەفەرمێ شەیتان چرپە چرپی هەیە ئیعازت دەداتێ قسەت بۆ دەکات مەلائکەش بۆت دەکات شەیتان لێکی لەو ئێعازانی کە دەداتەیە حەدیثەکەمان کە باس کردمان پێغمبەر فەرمی علیه الصلاة والسلام کەسێک کە دێتە ئیسلامەوە شەیتان بۆی دێ چرپە چرپی بۆ دەکات چۆن واز لە دینی دینی باو باپیران دێن بەڵام قورسە زۆر قورسە تۆ واز لە دینێک کە لە منداڵی و لەسەری پەروەردەبووی بچیتە دینێکی تر با ڕاستیش بێ قورسە یعنی هەنگاوێکی قورسە یەکی لەو شتانی کە قورساییت بۆ دروست دەکا شەیتانە قسەت بۆ دەکا بەڵێ واز لە دینی باو باپیران دێنی ئەوەی کە هیجرەت دەکات بۆی دێت ئەتو هاجیر وتەداو ئەڕضەکە وەسەماکە هیجرەت دەکەیت ئەو ئەو ئەسپە دەتوانێ ئەوەندە بسوڕێتەوە کە حەبلەکە درێژەکەی چەند لەوە زیاتر ناتوانێ تێپەڕێ. شەیتان پێی دەڵێ تۆ لەوە دەچی وەکو ئەسپێکی بەسراوەی، حوڕیەتت ئەوەندەی درێژی حەبلەکەتە. هەر شتێک دەکەی، هەر کارێک دەکەی بۆت دێت. کەسێک کە داعیە و بانگخوازە بۆ دینی خوا چۆن بۆی دێت؟ یەکێ لەو شتانەی کە بۆی دێ خەجەلی بۆ دروست دەکات، شەرمی بۆ دروست دەکا. بزن خەجەل. لە عەڕەبی دوو کەلیمەمان هەیە دوو وشەمان هەیە حەیا لەگەڵ خەجەل بەس لە کوردی ئێمە دەوڵەمەند نین وەک لوغەی عەڕەبی هەردووک بە هەردووی دەڵێین شەرم بە هەردووکی دەڵێین شەرم بەڵام بزان دوو موستەڵەحی جیاوازن خەجەل مەزمومە خراپە هەندێک شەرم هەیە خراپن باش نین هەبن وەلەو حەیا شعبة من الإيمان خەڵک دەڵێ لا حەیا فی دین ئەو ئەو تعبیرە غەڵەتە هەڵەیە حەیا بەشێکە لە ئیمان لە ئیمان حەیا بەشێکە لە ئیمان بەڵام حەیا چییە ئێمە دەبێت دەبێت بزانین کە حەیا بەشێکە لە ئیمان الحەیا شعبەت من الإيمان بەس بەڵام حەیا حەیا ئێمە دەبێت شەرمان لەو شتانە بێ کە حەرامن ئەگەر نا حەیا خەیرا حەیا خەیرا حەیا خەیرە بەو مانایی کە پێغمبەر علی ساتی وسلام بەلای سەحابەیەکە ڕۆژ بینی برا مسلمانەکەی نصیحەت دەکرد بە حسابی خۆی بس ئەوەندەت حیا هەبێ ئەوەندەت حیا لە فلانش نەبێ پێغمبەر گوێری بۆ علی ساتی وسلام فەرمووی دەعه لێی گەڕێ حەیا شەرمکردنە لەو شتانەی کە خی پەروەگار پێی ناخۆشە ئێمە یەک لەو ئیمامانەی کە من زۆر زۆر پێی معجبم حاتم ئەسم ڕاستە سۆفی بووە بەڵام سۆفی جاران لە سۆفی ئێستا نەچوون بەڵام حاتم ئەسم عقیدێکی باشی هەبووە زۆر لێ هاتو زۆر حەکیمە پێم خۆشە هەفتەیەک لەسەر ئەقوال و تەجوانەکانی حاتم ئەسم ڕاوەستین حەیا ئەوە نیە ئێمە بمانەوە لە ئوموری دین شارەزا بین ئوم سەلەمە ئوم سلیم ئوم سەلەمە هاتە لای پێغەمبەر ئوم سلیم هاتە لای پێغەمبەر علیه الصلاة والسلام وتی ان الله لا يستحي من الحق پرسیاری دەکرد پرسیاری لە پێغەمبەر کرد علیه الصلاة والسلام ئافرەتی ئەنصار پرسیاریان کە لە پێغەمبەر دەکرد علیه الصلاة والسلام وەک عائشە دوعایان بۆ دەکات دەڵێ رحم الله نساء الانصار لم يمنعهن الحياء وان يسألن عن امور دينهن عائشە دەڵێ خوا ڕحم کا بە ئافرەتانی ئەنسار شەرم وای لێ ناکردن ڕێگەی لێ ناگرتن کە پرسیار بکەن لە ئەمری دینەکانیان فێربن شتی دینیان فێربن ئافرەتی ئەنسار دەهات لای پێغمبەر علی سات وسلام پرسیاری وای بێ پردیان لە پێغمبەر دەکرد علی سات وسلام پێغمبەر سوور هەڵدەگەڕ علی سات وسلام ئەوە شکاندنی حیا نییە ئەوە حیا ئەبوو خۆی شکاندنی حیا نییە حیا وتمان ئەوەیە کە لە تاوان شەرم بکەین وەکو ئیبن قیم دەڵێ ئیبن قیم دەڵێ من استحيا من الله عند المعصية استحی اللە من عقوبتی یوم یلقاه کێ شەرمی لە خوا کرد کێ شەرمی لە خوا کرد کە خوا بە تاوانەوە بیبینێ خوا بە عەزەمەتی خۆی شەرم لەو عەبدەی دەکات خوا خوایەکی عەظیم شەرم لەو عەبدەی دەکات لە ڕۆژی قیامەت تا سزای بدات بەڕێزان صفات و ئەسما و صفاتی خۆی گەورە زۆر خۆشن بەڕاستی لە ئەسما و صفات ئیمان و قووە وردەگری یەک یەک لە صفاتی خی گەورە شەرمە حیا هەیەی خی گەورە حیائی هەیە بەس خوای پەروەردگار له المثل الاعلى لله المثل الاعلى خوای پەروەردگار شەرمی شەرمی حیائی هەیە بەس لە حیائی مەخلوقین ناچێت خوای گەورە حیائی لە حیائی مەخلوقین ناچێت ئەی چۆنە حیائی خوای گەورە نازانین پرسیاری لە ناکەین چکە لە پرسیار ئەسوال عنه بدعە پرسیاری لە ناکەین بەس دەزانین کە خوای گەورە لە چەند حەدیثێک لە چەند شوێنێک کەمانە شەرمی خوای گەورە باس دەکرێت بەس بیرم نەچێت قیسڵەیەک باس دەکرێت بە زمانی موساوە زۆر جار باسی و ئافرەتە دەکرێت دەکرێت ئەو ئافرەتە کێ بوو کە خوا لە ئاسمانەوە شەرمی لێ کرد ئەو ئافرەتە کێ بوو موسا علی سات وسلام قسەکردنی لەگەڵ خی پەروەرگار هەبوو ئافرەتێکی نەزۆک هاتە لای پێغمبەر علی سات وسلام بۆ لای پێغمەر موسا علی سات وسلام پێوتی کە ڕۆشتی قسە لەگەڵ خوا کرد باسی منی بۆ بکە پێی بڵێ کە کە منداڵم نابێ داوای منداڵی لێ بکە موسا علی سڵات وسلام کە قسەی لەگەڵ خی گەورە کرد باسی ئافرەتەکەی لەبیر چوو خی گەورە پێیوت ئەو ئامانتی لەسەر شان بوو بیدا ئەو جا باسی ئافرەتەکەی کرد بیری کەوتەوە خی گەورە بە موسای فەرمو علی سڵات وسلام پێی وت وتی بڕۆ هەواڵ بدە و ئافرەتە نەزۆکە و قەت مناڵی نابێت هەرگیز مناڵی نابێت مساڵی ساتوسان پێی قرس بوو بەڵام ترەوە هەواڵێک کە دەوێ بیگەێنێت پێگەیاند بە ئەفرەکە کە هەرگیز ئەو ئەفتە منداڵی نابێ باشە پاش ماوەیەک موسا ئەو ئەفتی بینی منداڵێک لە باوشێتی وتیەوە چیە تێ منداڵی خۆما چۆن چو قسەی لەگەڵ خی گەورە کرد لێ پرسیوتی خی گەورت واد بود خی گەورە فەرمووی ئەوەندەی داوا لێکردم شەرمم لێ کرد شەرمم لێ کرد کەنەی دەمێ سبحان الله ئەها ئەگەر بە خەویش پێت بڵن خوا شەرمیلێت کرد خەنی نابیت خەنی نابیت خوا بەو عەظەم و گەورەی خۆی شەرم لە عەبدەکانی بکا بەڵام بزان لەوانەیە زۆر جار ئێمەش هەوو بێ خوای گەورە شەرمی لێ کرد بێتین ئەو حەدیثی ئەو ئەو قسەی کە لە موسا گێرامەوە بەبێ سەنەدا هیچ سەنەدێکی نییە بەڵام ئێمە ئەحادیثی بە ئیسنادمان هەیە لە پێغەمبەری خۆمانەوە عەلەیهی سڵات وسلام کە باسی حەیای خوای گەورە دەکات دەفەرموێ ان اللە یستحی من عبده خوا بە عەزەمەت و گەورەیی خۆی شەرم لە عەبدەکانی ئەگا ئەکات ئەگەر لەبەردەست لەبەردەم خوای گەورە دەستی بەرز کردەوە و بە بەتاڵی دەستی بگەڕێنتەوە ئەگەر دوعات کرد خوا شەرمت لێ دەکات هیچت نەداتێ هەر شتت دەداتێ خوا شەرمت لێ دەکات چەند گەورەیە چەند گەورەی خوا شەرمت لێ بکات لەسەر شەرمی خوای پەروەردگار حەدیثی شتمان هەیە پێم خۆشە و حەدیثتان بۆ بگێرمەوە وەلو کاتەکەمان بەرەو کۆتایی دەڕوات بەڵام پێم خۆش ئەو حەدیثە باس کەم پێغەمەر فەرمی علی سڵاتی وسلام باسی باسی یەک لە سەحابە ناوی ئەبواقی دلیفە ئەبواقی دلیفی حەدیثەکە دەگەێتە دەڵێ کاتێک ئێمە لەگەڵ پێغەمەر بووین علی سڵاتی وسلام بین ئەە رسول الله صلی وسلم بینەما هو جاری سون فی المسجد پێغمبەر علی سات وسلام لە مزگەوت دانیشت بوو ئێمەش لە دەوری بووین لە دەوری بوون باسی دینی خوامان دەکرد باسی دینی خۆیان دەکرد ئەوانە باسی تیجارەتیان نەدەکرد باسی پاریان نەدەکرد باسی قەسر و قسوور و شەهادە و دنیاچی بەسەر هاات کام جیش سەرکەوت شی ڕوویدا ئەو باسانە نەبوون دانیشتبوون باسی دینی خی پەروەردگاریان دەکرد کاتێک کە لە باسەکەیان تەوا بوون لە کاتی لە کاتی باسەکانە سێ نەفەر هاتن سێ کەس هاتن ئەو سێ کەسە کە هاتن پێغمە لە مزگەوت بوون علی سات وسلام ئەوە هاتە ناو هاتە ناو مزگەوت کە هاتن یەکێکیان هات سێری کرد دەرچەیەکەیە فرجەیەک هەیە بە زۆر شوێنی خۆی کردو لە بینی دوو سەحابەیە ئەو فرجەی بە خۆی ئیسیغلال کرد لە بینی دوو سەحابەیە دانیشت کە دانیشت ئەو تاجۆ بگرێ چکە پێ خۆش بۆ پێغمبەر علی سات سامش باس تاجۆ لێ بگرێ ئەوەی دومیان هات کە هات سێری کرد ئەوە پێغمبەری خوا قسە دەکە علی سات سام پێ خۆش بجی لە قسەکانی بێ بەڵام شەرمی لە پێغمبەر کرد علی سات سام لە دڵ سەحابە تا شوێنی خۆی جگەی خودکاتۆ لە نێوانیانە و پێشعی بوو بڕوات پێی شەرم بوو ئەو سەحابەیە چوو لە پشتی هەموانەوە دانیشت تا گوێ بگرێ ئەوەی سێمیان ئەوەی سێمیان هات سێری کرد شوێن نییە و سێری کرد پێغمەرە ئیشەکەی پێ ئەوەن پەسەند نەبوو پێی گەورە نەبوو پشتی کردەوە و ڕۆشت پێغمبەر علی سات وسان فەلەمە ئەفرغا ئەفرغا کە پێغمەر تاوا بۆ علی سات وسان لە چی لە چی تەوا بوو لەو محاضری کە باسی دەکرد باسی دینی خی دەکرد کە تەواو بوو فەرمووی ئەلا ئۆخبیرکم عنی نەفری الثلاثە باسی ئەو سێتان بۆ نەکەم باسی ئەوسی کەستان بۆ بکەم تەمان سەحابە پێیان خۆش بوو فەرمووی ئەوەی یەکەمیان فەئەوە إلى الله فآواه الله فأوى إلى الله یعنی ئەو کەسە یەکەمیان کە هات پشتی بەخوا بەست خواجگەی کاتەوە خوا لە نێو ئێماجگەی کردەوە لە ناوەندی ئێماجگەی کردەوە لە دنیا و لە قیامەتیش لە ژێر عەرشی خوا لە ژێر عەرشی خوا جێگەی بۆ بزان ئەو شتە زۆر گەورەیە زۆر گەورەیە لەژێر عەرشی خوایە جێگەت بێتەوە ئەزان بۆ گەورەیە لەبەرەوەی ئەو کەسی لەژێر عەرشی خوایە لە قیامەت لە ناڕەحەتی نزیکبوونەوەی خۆر دەپارێزرێ لە قیامەت خۆر ئەوەندە لە عبدەکانی خی گەورە نزیک دەبێتەوە هەندێک مەلەوانی ناو عراقی خۆیان دەکەن بزان بێنە پێشای خۆتە مەلەوانی کردن لە عراق یعنی چی ینی کەسێک ئەوەندەی عراق لە بەڕۆشتۆ چەند ناڕەحەت بۆ تۆ ئەگەر لە هاوی ناگەرمات دەبێ ئەوەندە عراق دەکەیتەوە جرکەکانی ژێرەوە تەڕ دەبێ ناڕەحەتی چکە گەرمات بووە ئەگەر بتخەنە ژوورێکەوە لە گەرمای هاوینا درگات لەسەر داخن پەنجەرەت لەسەر داخن سجنت کەن عرق دەکەیت و ئەوەندەی جلکەکان تڕ دەبێ زۆر ناڕەحەت دەبی چکە گەرمات بۆ ئەی گەرمایکی ئەوەندە زۆر بە بەحر ئاوت لە بەڕۆشت بێ ئەوەندەت ئاو لە بەڕۆشت بێ کە خۆت مەلەوانی تیا بکەیت بزان چەند قورسە قورسایی دووەمی ئەوەیە کەسێکە لە دنیا ئەکەوێتە ناو ئاوێکی سازگارەوە ئەو لە دەموڵوتی دەچێتە ژوورەوە هەناسەی بۆ نایە هەناسە ناچێ ئەو کەسە چەند ناڕەحەتە بەس دەمرێ ئەوی کە ناڕەحەتیە لە قیامەت مردن نییە ئەو کەسە چەند ناڕەحەتە هەموو لە حەڵەیەک دەمرێ کەچی مردن نییە بە ئاوکی سازگاریش ناها بە عڕقێکی سوێر ئەوەی دووەمیان ئستەحیا ئەوەی دووەمیان شەرمی لە شەرمی کرد خوایەکی گەورە و عظیم لە ئاسمانە و شەرمی لێ کرد فستحی الله منه خوا بە عظەمەت و گەورەی خۆی شەرمی لێ کرد خوا شەرمی لێ کرد چەند گەورەیە خوا شەرمت لێ بکات زۆر زۆر گەورەیە خوا شەرمت لێ بکات ئەوەی سێمیان پشتی کردەوە خوا لە ئاسمانەوە پشتی تێکرد ئەگەر خوا پشت تێکای ڕەحمت پێناکە بەهشتیت ناداتێ خۆشیت لێگل دەداتەوە خوا پشتی تێکرد بزان خۆشی ئێمە لای خی پەروەرگارە ئەوجا ئێمە چارەسەرکردمان هەیە وتمانی یەکێک لەو لەو شتانی کە بۆمان دێت باسەکەمان زۆر درێژە پێک کێشە بەس پێم خۆشە بزانن یەکێک لەو دەرگانەی کە شەیتان دێت بۆمان ئەوەیە کە وامان لێ دەکات شەرم بمانگرێ لە چی لە فەرمانی خوا خی گەوری پێمان دەڵێ بانگ خواز بن مڕ و بیل معروفی وەن هەو عنین منکەڕ شەرمان لە فەرمانێکی خی گەورە پێکات شەرمەکەین شەرم لە فەرمانی خوا بزان کە ئەو شەرمە لە شەیتانەوەیە شەیتان لەو مەدەخەلەوە بۆمان دێ شەرم بمانگرێ تا نەتوانین بانگ خواز بین تاکەوی نەژێر عقوبەکانی خی پەروەردگارچکە خی گەورە ئەو شەرمەی لێت ناوێ ئەو شەرمە مەزموم و خراپە ئەو شەرمە خراپە بەڵام ئێمە هەنگاومان هەیە و دەتوانین بازی بەدسرا بدەین و ئەو شەرمە بەجێ بێڵین وە لە کۆتاییدا داوای لە خۆشببوون دەکەم لە خی پەروەگار لە من و لە ئێوەش و بەرنمەکەمان ڕاستە و خۆیە دەتوان پەیوەندیمان پێ بکەن و ڕقم مۆبایلەکانتان لەلایە ئێستا ڕقم مۆبایلەکانتان بۆ دەخێنرێتەوە و دەتوانن پەیوەندیمان پێ بکەن لەگەڵ کە منیش نازانم سەنەدەکەی ئەساسەن سەحە کە دەفەرموێ سەحی و من الله بقدر رجل شریف من عشرتكم ئەگەر گوانێ فێرە شەرم بین لە شەرم لە ئەیوب عەلەی سەلام و فێر بین کە ئەو هەموو ساڵی بە نەخۆشی بەڕێ کرد نەویست داوا لە خۆی گەورە بکە کە شفای بدا نەوە شەرم لەوەی کە خۆی گەورە بە ناشکری لەسەری تێبگا قسە یەک لە تابعیەکانمان هەیە عینەن لەناو مەکێ کاتەکە تەواف دەکا پاشا دێ دەلێ داوا بکە چ دەوێت دەلێ ئەمن وا لەناو ی خوای گەورەم و شەرمم هەیە بەرامبەری داوا لەوی بکەم کو شەرم لەتو بکەم بەجای ئەم سات من گەلەک گەلەک جۆرە لەسەر شەرم و لەسەر ڕاستە و بەڕاستی دەست خۆش بۆ دەکەم تەوەرەکە زۆر خی زۆر گەورە جوانە بە پاداشتان ئاگاهینانەیە بەڕاستی خی گەورە اللهم آمین اجمعین خوای گەورە پاداشتتون بەش بداتەوە دەستان خۆش بێت ئامین سلام علیکم علیکم السلام ورحمة الله وبركاته آمين أجمعين خی گەورە پاداشتی ئۆبرای بداتەوە کاک دیاری شرمکردن ئێمە شرمکردنمان هەیە بەڵام شتەکان کەوتماوەرەگرین لە قڕان و سنەوەرەگرین سنە صحی دەردی ئەو براوتی من سەنەدی حەدیثەکە نازانم بەڵام یەکشت بزان ئەگەر پێغمبەر ئەیوب شەرمی لەخوا کرد علی سات وسلام کە داوا لە خوابکە ئێمە شرم ناکەین لەخوا داوای لە بکەین ئێمە شرم لە حرام دەکەین بەس لە بەروی خی پەروەرگار پێی خۆشە داوای لێ بکرێت ئەگەر ئێمە داوا و دوعامان بردە بەردەم خخوای گەرە ئەو عیباەتە ئەگەر شەرمان کرد لە دوعاکردن ئەوە یەکێک لە مەداخلی شەیتان شەیتان وا لە هەندێک کەسەکە ئەڵێ پێم عەیبە داوا لە خوا بکەم خوا بەو گەورەی خۆی داوای لێ بکەم نا خوا دەیەوێ داوای لێ بکە دوعا بکە خوای گەورە دوعائت بە عیبادەت بۆ دادەنێ دوعا عیبادەت کردنە بەڵام شەرم لە مەعسیە دەکەین ئێمە شەرم بەس لە تاوان دەکەین وەکو باسمان کرد وەکو حاتم لە ئەسەم دەڵێ فاستحييت أن يراني على المعصية بيم عيب أخوة بمعصية ومبينة أو شرممان هيا بله شەرم دەشکێنین ئەو خوشکە پەیوەندی پێوە کرین دایکی محەممەد وتی من مامۆستام و دەرز دەڵێمەوە ئایا ئەوە داوایە ئەوە داوایە داوایە منداڵێک بگری و باسی ئیسلامی بۆ بکەی داوایە لە ماڵەکەی خۆت دەیکەی داوایە مامۆستا لەگەڵ تەڵەبەکان دەکەی دکتۆری نەخۆش دێتەلات هەر کارێکت هەیە مۆزفەی ئەوانی ئیشیان داوە ئەوەیە خەڵک بانکەی بۆ ئیسلام ئیتر لە هەر شوێنێکا بێ لە هەر شوێنێکا بێ داوا بکەیت ئەگەر دەنگی ڕادیۆکەت کەس بکەیت و هەر لە تەلەفۆنەکەەوە جۆت لێمان بێت. ئەو خوشکە پەیوەندەکەی بچڕا بەس وا تێگەشتم لە پرسیارەکەی وا تێگەشتم ئەو کەسانی کە هەر خەریکی مۆبایلن دیار یاری بە موبایل دەکەن پەیوەندیان هەیە ئەو کەسانە بەس بە لەه و یاریەوە خەریکن کەسێک بە یاریەوە خەریک بێت چاوەڕوانی چی دەکات خی گەورە چی بداتێ و کات ئەوەندە زۆرە تۆ بە یاریەوە خەریک بیت خۆ ئینسان نەسیبی خۆی لە دنیا لە بیرنەکە حەزم لە یاریە دەتوانم پێوی خەریک بم بەڵام ئەگەر بە شتێکەوە خەریک بی هۆگری دەبیت و ڕۆحت لەگەڵی تێکەڵ دەبێ ئەو کەسانی کە یاری بە یاریەوە خەریکن تام لە یاری تامی لێ دەکەن یعنی ڕۆحیان لەگەڵی تێکەڵ بووە مەجرای ڕێگەی ڕوحیان تێکداوە ڕێگە دەبێت لەسەر دین بێ و تام لە دین دەکرێ بەڵام ئەوانە وایە لێ هاتووە دەبێت بە زۆر بیاین لەبەرەوەی لە هیدایە دوور کەوتونەتەوە ئەو کەسانی کە بەلەه و بەیاریەوە خەریکن و زربەی تەمەنیان بەیاریەوەیە کەی لەگەڵ خوا دەبن کەی خەڵەکانیان ڕاست دەکەنەوە ئەوانە تا دەست لە یاریکردن هەڵنەگرن تا دەست لە لەه و لەعب هەڵنەگرن ناتوان یەک لە بنەوە بخوای پەروەگار ناتوانن یەکەم ئامۆژگاریم بۆ ئەو خوشکانە ئەبۆ و کەسانە ئەوەی کە بە مۆبایلەوە خەریکن ئەوەندە پێوەی خەریک بن کە ضروریە لە بەروی کات زۆر زۆر کەمە کات ئەوەندە کەمە بە تایبەتی ئێستا کە بەرکەتی تیانەماوە وەرە سەر ڕێگا و بەروخوا بڕۆ بەڕێگە بڕۆ دەبینی کاتەکانت چەند زۆرتر بێ هێشتاش زیاترت دەوێتە تێ بخوای سەرفکەی لە بەروەی تام لەگەڵ لەو ژیانەیە کە لەگەڵ خویە تام لە ژیانێک دەکەین کە لەگەڵ خویە بێت بەڵام هەر کاتێک هەر کاتێکی تر هەر کاتێکی تر کە ناوی ئەڵات بیست سوحان الله بکە ئەلحەمدولا بکە ئەوانە هەمووی لای خی گەورە دەبینتەوە چکەشتەکان با بەکەم نزانین یەک لە ئەبوابەکانی کە شەیتان بۆمان دێت تحقیرا بەکەم زانینی کارەکانمانە بۆ ئەوەی نیکەین ئێمە کارەکانمان بە گەورە نازانین تا عجب بمان گرێ و ڕامە لە خۆ بێ کارەکانمان گەورن ئی خۆمانین خوا پێمان دەکات فەضلی خوایە بە گەورەی دەزانین ئەجری بە گەورە دەزانین تا حسابی ئەجری بکەین و هەوڵدەین زیاتر بیکەین حەدیثێکی پێغەمبەر علیه الصلاة والسلام سبحان الله غیبتم بۆ خوشکە برد حەزم کرد منیش بتوان بگەمە ئەو منزلە و ئاستێکە کەسێک کە تێکەڵ بوو لەگەڵ صفاتی خوای گەورە خوای خۆشویست صفاتی خوای خۆشویست یەک شتێک بزانی الله المثل الاعلى تشبيه نەبێ ئێمە ئێمە مەخلوقین لە بینی خۆمان یەکترمان خۆش دەوێ بەس لله مثل الاعلى تشبيه بۆ خوانیە تەمثیل بۆ خوانیە خوای پەروەردگار عبدەکانی خۆشەوی خۆشەویستی گۆڕینەوە لە بینی خوا و عبدەکانی هەیە لەبەینی خوای پەروەردگار و عەبدەکانی خۆشەویستی هەیە عفوا خوشکە گەشبینمان لەگەڵە سلام علیکم علیکم السلام ورحمة الله وبركاته مامستا دەست خۆش شکری دەکەم خوا لێ ڕازی بێت مامستا پرسیارەکەم هەیە فەرموو ئەگەر حەزت لە بانخوازی بی زانیاری بکەم بیا خود نتوان شتەکان دەربڕی ئەو شەیتانەکەوات لە دکانتوانی ئێستا ئێمە باسی ئەوە دەکەین چۆن وابکەی شتەکان دەربڕی چۆن بەهێز بیشتەکان دەربڕی ئەگەرنا ئەوە شەیتانە وات پێدەکات دەڵێت تۆ ناتوانی بەهێز نیت علمت پێنی ئەگەر نایک حەدیث پێ داوای پێ دەکەی من خوشک دەناسم لەگەڵ خۆم بۆ خی گەوری هیدایەتی داوە بەس ئەوەندە لە کوفرەوە هاتە ئیسلام کەسێک کافر بوو بێ و هاتبێتی ئیسلام چی دەزانێ یەکسەر یەکسەر ئینقلب الى اهلی داعیەن یەکسەر داعی بوو بەچی بە یەک حەدیث یەک حەدیث بەس شەیتان کە بۆ دێت دەڵێت تۆ هیچ نازانی هەفتەی هەفتەی داهاتوو باسی ئەو خاڵە دەکەین کە شەیتان بۆ دێت دەڵێ هیچ نازانی شتەکان لەو ئاستەنە شیطان ئەوە شیطانە بۆ دروستەکە بەس چی بکەین بۆی زاڵمی بەسەرەوەی کە شیطان بۆمان دروستەکە پێش ئەوەی چی بکەین حەزەکەم وەڵامی ئەو خوشکە بدەمە ئەو حەدیثە هەر کەسێ صفاتی خوای خۆشویست خوا خۆشی دەوێ وە لە کۆتایدا قل هو اللە احدیشی دەخوێند لێیان پرسی وتیان هاتنە بۆ پێغمەران گێرای علی سڵاتی وسلام وتیان وا دەکات فەرمی سەلوه لی پرسن لی ئەی شەین یصنع ذلك بۆ وا دەکات لەبەرچی وا دەکات بڕۆن پرسیاری لێکن فسألوه چون لێیان پرسی وتی لەبەرەوەی ئەوە صفاتی خوای تایە پێم خۆشە بیخوێنم کاتنەوە هەواڵەکان بە پێغمبەر داڵی سڵاتی وسلام فەرمووی ئەخبیروه أن الله يحبه بڕۆن پێی بڵێن هەواڵی پێ بدەن خوا خۆشی دەبێت لەبەرەوەی ئەو سفاتی خی خۆش دەویست خی گەورە ئەوی خۆش دەویست تشببیه نەبێ ئێمە لە ناو خۆمانە یەکێکمان خۆش دەوێت ئیش خۆشی دەوین تشببیه نەبێ تشببیه نەبێت لەهی مەثل ئالا هەر کەسێ سفاتی خی گەوری خۆشویست خوا خۆشی دەوێ ئەوە خوا خۆشی دەوێ چی بکەین بۆ ئەوەی بانخواز بین چی بکەین وتم شەرم دەکەین هەز دەکەی هیچم پێ نیە هێز دەکەم ناتوانم یەکەم شتی کە دەیکەم دەبێ بەهێز بم پێغمبەر فەرمی علی سات وسلام خی گەورە مسلمانێکی بەهێزی خۆشتر دەبێت لە مسلمانێکە بەهێزە المومن الخقوی خیر و احب الی اللە باشترە لای خوا چۆن بەهێز بم چۆن بتوام داوا بکەم یەکەم شتێک کە دەیکەم فێر دەبم زمانی قسەکردن و گفتوگۆم لەگەڵ نفسی خۆم هەبێ خۆم دەڵم نەوەڵا من ناتوانم بەهێزم نەخێر ئعاز بە خۆم دەدەم ئیحا بە خۆم دەدەم نەخێر من بەهێزم من بەتوانام ئەگەر من بەتوانانە بمایخوا لەسەری واجب نەدەکردم داوا بکەم کەواتە دەتوانم داوا بکەم چۆن بیکەم نا دەبێ بەهێز بم لەگەڵ خۆم دەڵێم لەگەڵ خۆم دەڵێم وام لێ دێ بەهێز دەبم لەگەڵ خۆتن بەهێزت دەکا پێغمبەر علی سات وسام زۆر وتنەوەی لەگەڵ بوو لەگەڵ سەحابەوە پەروەردەی دەکردن حتا جاری واه بوو یەکێ لە حەدیثەکان کە هەندێک لە حەدیثەکان کە لی دەگیرنەوە صحابە دەڵێن وتمان لی تەهوو سەکەت خۆزگە پێغمبەر ئیتر ئەوەندەی نەوتایەتەوە علی سات وسام بۆ بۆی ماندوو نەبێت یعنی ئەوەندەی شت بۆ دەگوتنەوە تا تا بەهێز بن تا تا تیانە بچەسپەیە ئێمەش لەگەڵ خۆمان دەڵێنەوە ئێمە بەهێزین هەنگاوی دوم کە دەینین بە عملیەن ئەو شەرمە دەشکێنین کێ لە من علمی کەمترە کێ لە من ناممکن وەک منیش بێت دادانیشم قسە دەکەم ئەو شەرمە دەشکێنم ئەگەر جار یەکەم شەرم کرد دووەم بەهێسترم سێم بەهێسترم بەس دەبێ عملیەن ینی بە کردداری ئەو شەرمە بشکێنم نمونێکی جوانتان بۆ گەرمەوە یەکێک لە خەلیفە عوثمانەکان ئافرەتێکیان بۆ باسکرد کە هاتوو داوای پارەی دەکرد پارەی دەویست ئەیتامی هەبوو بێوەژن بۆ ئافرەتەکە منداڵی بێبابی هەبوو یەتیمی هەبوو منداڵی بێ باوکی هەبوو ئافرەتەکە کە هات داوای کروتی بهێن نەژوورەوە ئافرەتکە چۆ ژرۆ خەلیفەکە پێوت گۆرانی بڵێ یەک کیسە ئاڵتونت دەدەمێ یەک کیسە زێڕت دەدەمێ کیسێ زێر زۆر زۆرە ئافرەتەکە تەماح کردی بەڵام ئافرەتی زۆر بەشەرم بوو داوای لێکرد الحاحی لێک لێم گەڕبا گۆرانی دەڵم هەروا بندەر نەیدایە باشە بە شەرتێک گۆرانی دەڵم دەبێ پەردەم بۆدان کەس نمبینێ بەڵێ باش پەردەیان بۆ ئافرەت دانا ئافرەتگە گۆرانی دەگوت خەلیفە بەدیار وەستا لەگەڵ ئەوانی دەوربەری کە ئافرەتەکەی پیشاندان خەلیفە مەبەستی هەبوو پێویستی پێ نەبوو گۆرانی بۆ بڵێ بەڵام مەبەستی هەبوو کە پەردەیان بۆ دانا کورتی لە پەردەکەیا هەبوو لە ژێرەوە ئافرەتەکەی پیشاندان ئەوەندەی عراق ڕشت بوو ئەو ئافرەتە بە قاتی عراق هات بخوارەوە ینی تا پێکانی عراق هات بوو پیشانی داوتە ها باشە تەواو گۆرانی و تو گۆرانەکە تاو بەڵام هەموو لاشەی و ئافرەت عراق بوو ئەوەندەی شەرم کردبوو. پاشان کیسەیە ئاڵتونیان داپێ و ئافرەت ڕۆشت. ئەوەندەی پێ نەچوو ئافرەتەکە تۆتی ئەمجارەش گۆرانیتان پێ بۆ دەڵێم خۆی هات. تی گۆرانیتان بۆ دەڵێم پەردەم بۆ دانێم و کیسەی ئاڵتونم بەرێ. خەلیفە وتی نایدەم. وتی باشە نیوەی نیو کیسە ئاڵتونم بەرێ. وتی نایدەم. هەر کەمی کردە و کەمی کردە وتی باشە هەر با بەبەلاش بۆتان دەڵێم. ئەها حەیائی شکاند. ئەو خەلیفەیە شەرمەکەی شکاند. شەرم چەند ئیتاڕت بۆ دروستکە چەند حدود بۆ دروستکە تەوان ئەوە حەیاێکی جوانە تۆ حەیات هەبێ لە بەدەم پیاوە گۆرانی بڵێ بەڵام ئەوە شتێکی خراپە یعنی شتێکی خراپە وا دەبێ ئەو حیا جوانە بشکێنی بەڵام ئێمە ئەو شەرمانە دەشکێنین کە شەیتان بۆمان دروست دەکات من دەتوانم داوا بکەم ئیتر بۆ شەرم بکەم لە داواکردن نە هەوڵ دەدەم داوا بکەم و شەرمیش ناکەم ئەگەر شەرمم کرد ئەمەلیەن دەیشکێنم جارێک دوو جارێک هەوڵمدا داوا بکەم جاری یەکەم بێهێز بووم نە لە ماڵەوە دەچم دەمەوێت لەگەڵ فڵانە کەس قسە بکەم ئەوە خۆم ئامادە دەکەم ئەو خوشکی کە لەگەڵم بوو دەڵێم یەکەم جار دەستی کرد بە داواکردن خی گەور هیدایەتی داین بەیەکەوە من لەگەڵی بووم چۆن داوای کرد وتی تۆ لەگەڵم دانیشە من ئەم حەریفە دەڵێمەوە بزان بە چ ئسلوبێک جوانە ئەدی ئاوا بڵم دیدی ممارەسە ممارەسی کرد کە ڕۆشت لەگەڵی چووم سوحان الله زۆر سەرکەوتو بوو لە دەرسەکەی لەوە فێر بوو ئەو خوشکە بۆ یەکی لە داعەکانی سلیمانە ئێستەش یەکێکە لەو خوشکانەی کە لە سلێمانی دەعوە دەکات بەو شێوەیە سەرتا شکانی تۆش ممارەسە بکە لە ماڵە هۆڵدا چەند جارێک پاشان دوایی بڕۆ لەگەڵ خەڵکی تر دەی شەرمت دەشکێت لەگەڵ منداڵەکانی خۆت خوشکەکانت ئەو کەسانی کە شەرمیان لێ ناکەی وردە وردە بڕۆ بڕۆ بۆ کەسانی تر کە شەرمیان لێ دەکەی واد لێ دەک ئەو شەرمەشکا کام کەسەی لای خەڵک زۆر گەورەیە شەرمی لە بەردەم ناکەی ڕاستی کەیتەوە واد لێ دێ خوای گەورە وامان لێبکا لەو کەسانە بین کە داعین. خوای گەورە وامان لێبکا نیەتەکانمان لە هەموو کار و کردەوەکانمان پاک کاتەوە دەعوە چەند گەورەیە چەند پاداشتیە ئەگەر نیەتمان بۆ خوا نەبوو بەسەرمانا دەشکێتەوە خوای گەورە نیەتەکانمان پاک کاتەوە خوای گەورە سەرمان خات خوای گەورە لەوکەسانەمان کات کە کار بۆ خوا دەکەن لەو کەسانەمان کات کە ئەنساری دینی خوان سەرخەرانی دینی خوان خوای گەورە لە قیامەتیش کۆمان کاتەوە لە فردەوس لەعلا والسلام علیکم ورحمة الله وبرکاته